بۆ لای سەیران ساحری برای. شەهرەزاد وتی دێو کلینجان و قورینجان فرین و خۆیان گەیاندە سەربازگەی دوژمن کە چوونە دەواری پاشاوە سەیریان کرد شاوەر دانیشتووە و کوڕی سابورشا لای ڕاستیەوە و سەرکردەکانی سوپاکەیان لای چەپیەوە وەستاون خەریکی ڕاوێژکردنی هێرش بدنە سەر سوپای ئیسلامن دێو کلینجان کوڕی شاسابوری فران قرینجان شاوەرد کە هەردووکیان لە بەردەم شاغەریبدا دانا یەکسەر شاغەری فەرمانیدا ئادەی لیان بدەن هێندەیان لێدان کەوتن و بورانەوە هەردوو دێوەکە سەر و شمشێریان بەدەستەوە بوو کە بە هیچ پاڵەوانێک هەڵناگیرا ئەمجا کەوتنە لێدانی سوپای شاوەرد ئەو سوپایە حەپەسابوون دوو شمشێری درێژی قرس ئەهاتن و ئەچون و کە لەسەر ئەکەوتە سەرزەوی زۆر ترسان بەپە لە دەواریان پێچایە و بەڵام فریا نەکەوتن هەڵاتن هەردوو دێوەکە دوو ڕۆژ بە دوایانەوە بوون زۆر زۆریان لێکوشتن ئەوەشی نەکوژرا هەڵات کە گەڕانەوە لای شا غەریب سوپاسیان کرد کە ڕێی پێدان شا غەریبیش پێی وتن هەرچیەکیان لە گۆڕەپان لە سوپای گاوران بەجێماوە پێتان حەڵال بێ ئەوانیش جارێکی دی سوپاسیان کرد و لە ماوەیەکی کەمدا کۆیان کردەوە و بەرە وڵاتی خۆیان چون شتەکانیان بردەوە و هەم بە خێزانیان شاد بوونەوە لەو لایشەوە سوپای گاوران بە شکاوی ئەوانەی نەکوژران گەڕانەوە شار و کەوتنە تیمارکردنی بریندارەکان تەعزیەبارانیش تەعزیەیان بۆ کوژراوان دانا. وەردشا برایەک هەبوو ناوی سەیرانی ساحر بوو، ئەمە لە دنیادا لە وێنەی کەم بوو لە سیحر کردندا. سەیرانی ساحر بە جیا لە قەڵایەکدا ژیا، لە ناوەڕاستی ڕەزوباخێکی بەرداردا پڕ لە کانی و ڕووباردا، ئەم قەڵایە نیوە ڕۆژە ڕێیەک لە شاری شیرازەوە دوورە. لەشکرە شکاوە بەزیوەکە خۆی کرد بەو قەڵایەدا بەدەم هاوار و ناڵە و گریانەوە. کە سەیرانی ساحر پرسیاری کرد وتیان کە سوپای ئیسلام بە زاندونی و هەمویانی ڕاوناوە دوو دێو وەرتشای برای و کوڕی شا سابوریان فڕاندووە سەیرانی ساحر تون بوو هاواری کرد بەو دینەی لەسەریم ئەبێت ئەو شاغریبە بکوژم تاکیان لێ ببڕم هەواڵ پرسیان نەهێڵم دەستی کرد بە ورتەورد شا سوورەی دبان کرد کە ئامادە بوو فەرمانیدا کە بچێت بۆ شاغریب کە لە ئەسبانیری شاران دانیشێ لەسەر جگەکەی خۆی پەلاماری بدە شا سوورەش وتی بە چاوان هەرزوو گەشتە شاغەری ویستی پەلاماری بدا شاغەریب شمشێری لە ناوبەری ڕاکێشا دوو دێو کلینجان و قرینجان هێرشیان کردە سەر لەشکری جنۆکەکانی شا سوورەی جنۆکە و 530یان لێ کوشتن شا سوورەشیان بریندار کرد زۆر بە سەختی بۆیە لە گۆڕەپانی جەنگ هەڵات و لەشکرەکەی جنۆکەکان بە دوایدا بە هەڵە داوان خۆیان کردەوە بەڕەزەکەی سەیرانی ساحردا هەموویان هاوار و ناڵە و گریان بوو بە ساحیرەکانت قوربان شاغەریب شمشێری یافپی کوڕی نوح پێغەمبەری پێەیە بەر هەر کەسێک بکەوێ تێکی هاڕێ هەروها دوو دێوی چێوی قافی هەیە کاتی خۆی شامر عش پێیداوە هەر ئەویش بەرقانی کوشت ئەو کاتەی چووە کێوی قاف دیسان شینەشای پەریانی کوشت جنۆکێکی زۆریشی کوشتووە شەهرزاد هەستی کرد شەودرەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی کە شاسوورە ئەمەی جێڕایەوە سەیرانی ساحر زۆر تووڕە بوو دەری کرد کە ڕۆیشت بەڕێی خۆیەوە سەیرانی ساحر عزیمەیەکی تری خوێن دێوێک ئامادەبوو ناوی زعاز بوو فەرمانی پێدا وتی، بڕۆ کڵۆیەک بەنج لەگەڵ خۆت ببە، خۆت بکە بە چۆلەکەیەک و چاودێری شا غەریب بکە تاکوو شەو لە جەگەکەی خۆی دا ئەخەوێت، بەنجەکە بخە کونە لووتیەوە، کە بێهۆش بوو هەڵی بگرە و بۆم بێنە. زعازی دێ وتی بە چاوان. ئەمجا فڕی تا گەیشتە ئەسبانیری شاران، لای دا و لە شێوەی چۆلەکەیەک دا چووە پەنجەرەی ژووری نووستنەکەی شا غەریب، کە نیوشەو هاتە ژوورە و کوڵە بەنجەکەی خستە کونە لوتیەوە دوای کەمێک بێهۆش بوو ئەم جا خستێت جاجمێکەوە و لۆلی کردو هەڵی گرت و فری تا گەشتەوە ڕزی میوەکەی سەیرانی ساحر ئەویش زۆر سوپاسی کرد شمشێری لە کالان ڕاکێشا کە بیکوژێت بەڵام یەکێک لە ئامادەبووان نەیهێشت سەیرانی ساحر پرسی بۆچی؟ ئەویش وتی ئەم کابرایە شامرعش گەورە دێو دوو دێوی بە دیاری داوە پێی ئەگەر تۆ شا غەریب بکوژی ئەویش سوپایەک دێومان ئەکاتە سەر و هەموومان لە ناو ئەبات و بەرگریمان بۆ ناکرێ لە خۆمان سەیرانی ساحر قسەکەی بە دڵ بوو ئەمجا پرسی ئەی چی لێ بکەین کابراوتی چارەسەری ئاسانە هەر بە زعازدا بینێرە بۆ دەریای جەیحون با ئەو بێهۆشیەوە فڕێی بداتە دەریاکەوە دوای کەس نازانێت چی بەسەر هاتووە ئەمجا فەرمانی دایەوە بە زەعاز و ئەویش گەیاندێ سەر دەریای جەیحون لەوێ هەرچەند دێوەکە سەرنجی شاغەریبیدا دڵی نەهێنا فڕێی بداتە ئاوەکەوە داینا و چوو بە چەند دارێک و لقی درەختان داربەستێکی بۆ دروست کرد و بە توێکڵەدار شا غەریبی دابەست بەو داربەستەوە ئەمجا خستیە دەریاوە لەو لایشەوە خزمەتکارەکەی چووە ژوورەکەی تاکو بە خەبەری بێنێ سەیری کرد پاشا دیار نییە ئەمجا هەواڵی دا بە کۆشک لە نێو خۆیان داوتیان ڕەنگە چوو بێتە باخەکەوە هەندێکی دی لەسەری وەستان بێسوود بوو وتیان کەوا بوو ڕەنگە لای ژنەکانی بێ کەنیزەکەکانیان نرد دوای کەمێک ئەوی شاتەوتی ژنەکانی ئەڵێن لە پاشنیوڕۆی دوێنێوە لێرە نەماوە. ئەمجا چەند کەسێک چوونە باخەکەوە، لە باخەوانەکانیان پرسی، ئەویش وتی پاشام نەدیوە. هەموویان گەڕانەوە بە دەم گریانەوە، دێ و کلینجان و قورینجان سێ ڕۆژی ڕەبەق بۆی گەڕان. هەروا بێ ئەنجام گەڕانەوە. هاوڵاتیان، سەرباز و سەرکردەکان ڕەشیان بۆ لەبەر کرد، پەنایان بۆ خوا برد. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی شەش سەد و حەفتا و سێ. شەهرەزاد وتی هێشتا هەر بیریە کردەوە کە کەشتێکی بینی دەستی بۆ ڕاوەشان کەشتێکە هات دەستیان گرت و سوار کەشتەکەی خۆیان کرد ئەم جالەی کۆبوونەوە پرسیان ناو چییە لە چۆ هاتویت شا غەریبوتی لە پێشدا تێرم بکەن با بتوانم وەڵامتان بدەمەوە خواردنیان بۆ هێنا کە تێر بوو پرسی ئەی ئێوە چێن و لە چۆ هاتون ئاینتان چییە ئەوانیشوتیان لە کەرەجەوە هاتوین بتێک ئەپەرستین ناوی مینقاشە ئەویش نەهێنای و نەبردی وتی سەگە پیسانە خوای تاک و تەنیا ناپەرستن ئەو خوای هەر کە فەرمان بدا ببە ئەو شتە ئەبێت ئەوانیش پەلاماریاندا هەر کەس ئەچووە پێش مشتە کۆڵێکی لێدا هەڵیەگرت و فڕی ئەدایە دەریاوە ئیدیە خنکا چاریان نەما و چل کەس خۆیان دا بەسەریدا بەردەستیان کرد و قۆڵبەستیان کرد هەندێکیان ویستیان هەر لەو شوێنەدا بیکوژن بەڵام زۆربیان وتیان نەخێرە بێ بیبینە وڵاتی خۆمان بیدەینە دەست پاشاکەمان ماوەیەک ڕۆشتن بە دەریادا ئەم جا گەشت نەکەرەج کاتی خۆی ئەو پاشایی ئەو شارەی دروست کردووە لەسەر هەر دەواازێکی ئەو شارە پەیکەرێکی پاڵەوانی لەمز دروست کردووە و دایناوە کاتێک کەسێکی نامۆ بەو شارە بچوایەتە ناو شارەکە و هاواریە کرد خەڵکی شار ئاگادار بن نامۆیەکی غەیرەدین هاتە شارەوە خەڵکەکەش بۆی ئەگەڕان ئەیان گرت ئەیان خستە سەر دینەکەی خۆیان ئەگەر بە قسەی نەکردایە هەر لەوێدا ئەیان کوشت تومەس ئەو پەیکەرە مسانە شەیتان ئەچوە ناویانەوە هاواریە کرد گڕی لە کونەلوتی پەیکەرەکەەوە فرێدا پاشای کەرەج گوێی لە هاواری پەیکەرە مسینەکە بوو چووە بەردەمی پەیکەرەکە ژووتی پاشام کەسێکی بێگانە بەم شارە هاتووە ناوی غەریبە پاشای عێراقە کاری هەر ئەوەیە خەڵکی بکاتە ئیسلام و پشتیان پێ بکاتە دینە کۆنەکەیان ئەگەر بۆیان هێنایت لە ناوی ببە کەشتیوانەکان شا غەریبیان هێنایە بەردەم پاشا وتیان ئەمە لە خنکاندن ڕزگارمان کرد و هێنامانە کەشتێکی خۆمانەوە کەچی جنێوی بە بتەکەی ئێمەدا پاشا وتی بیبەن لە بەردەم گەورەخوای خۆماندا سەری ببڕن و بیکەنە قوربانی بۆی وەزیرێک هەڵیدایە گەورم ئەگەر سەری ببڕی ئەوە سزا و ئەشکەنجە هەر سەعاتێک ئەکێشێت ئەبێ کارێک بکەین زۆرترین ئەشکەنجە بدرێ پاشا پرسی تۆ ئەڵێی چی لێ بکەین وەزیرەکەوتی من ئەڵێم با ئەم شەو لە زینداندا بێ فەرمان بدە دارێکی زۆر لە گۆڕەپاندا هەڵبسنن نیوەشە و گڕی بدەن تاکو و بەیانی ئەبێتە خەرمانێک پشکۆی سوور ئەم جاشا غەریب فرێ ئەدەینە ناوی پاشا بە قسەی کرد بەیانی ڕۆژی دواتر چون کە جاڕدرا بوو کە غیرە دینێک ئەخرێتە ئاگرەوە نیوە شەو ئاگر کرایەوە بەیانی ڕۆژی دواتر پاشا و وەزیران ئامادەبوون پاشا فەرمانی دا کە بچن غەریب بهێن نە گۆڕەپان هاوڵاتیان چاوەڕوانن پاسەوانان کە چوونە زیندانەکەوە سەیریان کرد کۆت و زنجیرەکە کەوتووە زیندانیەکە دیار نییە نەدەرگا شکاوە و نەپەنجەرە سەریان سوڕما و بە پەلە گەڕانەوە هەواڵەکەیان دا بە پاشا پاشا زۆر تووڕە بوو ئەم جاوتی با بڕۆین بۆ لای خویەکەی خۆم لی بپرسین ڕەنگە پێمان بڵێ لەکوێ خۆی و وەزیرەکانی چوونەوە بتخانە تاکوو لە گەورە خوا بپرسن هەر واقیان و ڕما کە بینیان خوایەکەشیان براوە پاشا زیاتر تووڕە بوو وەزیر و ڕاوێژکارەکەی بانگ کردە بەردەمی خۆی وتی ئەمە گۆبەنی تۆیە گەر پیلان و ڕاوێژی تۆ نەبوایە هەر زوو سەرم بڕی بوو یەک شمشێری دا لە ملی وەزیر و لەوێدا کوشتی چیرۆکی ئیسلام بوونی زیلزال و گەڕانەوەی لەگەڵ غەریبدا بۆ لای باوکی. شەهرەزاد وتی شەو کە غەریب بە ئاگا هاتەوە دەستی کرد بە زیکر و تەسبیحات زۆر لەخوا پاڕایە و کە ڕزگاری بکە ئەو جنۆکە گاورەش کە چووە ناو پەیکەرە مسینەکەەوە و قسەیە کرد گوێی لێ گرتبوو دڵی پڕ ببوو لە ئاسوودەیی شیرینی ئیسلامی چەشتبوو بۆ غەریب دابەزی و لێی پرسی ئەرێ چی بکەم بۆ ئەوەی بێمە سەر ئەم ئاینەی تۆ چی بڵێم غەریب وتی بڵێ شایەتمان دێنم کە خوا تاکە تەنیایە ئیبراهیم خەلیلی خوایە ئەمجا کەوتە یارمەتیدانی غەریب و ڕزگاری کرد ئەم جنۆکەیە ناوی زیلزالی کوڕی مزەلزیل بوو ئەم جاشا غەریبی خستە سەرشانی و گەورەخوای برد و ڕۆیشت تا گەیشتە ئاسمان لەو لایشەوە پاشا هێندە تووڕە بوو وەزیرە ڕاوێشکارەکەی خۆی کوشت هاوڵاتیان کە لە گۆڕەپان کۆبوونەوە سووتاندنی غەری ببینن کەچی گەورەخوای خۆشیان دراوە ئەمجا بووە مقۆ مقۆ زۆربەی خەڵکەکە مسلمان بوون ئیدی ئەو زۆرینەی بەرگیان لەبەر کرد و چوون بۆ پاشاکەی خۆیان و کوشتیان، هەر بۆیەش لە دینی خۆیان هەڵگەڕانەوە بینیان خواکەیان دزراوە. غەریبی ئیسلامیان بینی چۆن خواکەی خۆی ڕزگاری کردووە، هێندەیان لە یەکتر کوشت، شار چۆڵ بوو، ژنان و مناڵان شەڕیانە کرد. لەو لایشەوە زیلزالی کوڕی موزەلزیل غەریبی هەڵگرت و فڕی و گەیاندیە وڵاتی جەزائیری کافور، کۆشکی بلور، و گوێرەکەی سیحراوی شا موزەلزیل، گوێرەکەیەکی بەڵەکی هەبوو بەرگی ڕازاوەی لەبەر کردبوو کە نەخشی زێڕینی تیابوو شا مزێلزیل و دەوروبەرەکەی چوونە لای گوێرەکە زیوینەکە کە پەیکەر بوو ڕوانیان نرکە و ناڵێتی پرسیان بۆچی بێتاقەتی شەیتان کە چوە ناو پەیکەری گوێرەکەوتی ئەی پاشا کوڕەکە چوەتە سەر دینی ئیبراهیم خەلیل لەسەر دەستی غەریب دا خاوەنی عێراق چی ڕوویدابوو هەمووی بۆ گێڕایەوە شا مزەلزیل گەڕایەوە چووە سەر تەختی پاشایەتی و کەوتە بیرکردنەوە ئەمجا وەزیرانی تێگەیان ئەوانیش سەریان سوڕما پرسیان چی بکەین پاشا وتی هەر کە هاتەوە دێتە لام و باوەشم پێداکە کە لە ئامێزم گرت پەلاماری بدەن بیگرن دوای دوو ڕۆژ زیلزال و غەریب گەیشتن هەر لە بەردەرگا پەلاماریاندان و گرتنیان کە هێنایەنە بەردەم پاشا پرسی سەگی دێوان ئەوە پشتت کردوتە دینی خۆمان کوڕەکەی وتی دینی ڕەوام هەڵبژاردووە تۆش ئیسلام ببە تاک و سەلامەت بی بیپەرستە خوای تاک و تەنیا ئەوەی شەو ڕۆژی دانا فەرمانی دا بیبەن فڕێی بدەنە بەندیخانەوە ئەمجا ڕووی کردە غەریب و پرسی جەردە و ڕێگر چۆن توانیت یاری بە ژیری کوڕەکەم بکەی لە دینی خۆی دەری بکەی غەریبتی لە تاریکی دەرم هێناوە لەسەر ڕێی ڕووناک دامناوە پاشا تووڕە بوو هاواری کرد دەوێ کات ناوی سەیار بوو پێیوت ئەمەش ببە بۆ دۆڵی ئاگر با بۆ خۆی لەوێ تیا بچێت ئەو دۆڵە هێندە گەرم بوو دار و بەردی داخ بوو هەر کەس بچوایە سەعاتێک نەژیا شاخێک دەورەی ئەو دۆڵە ئاگرینی دابوو هێندە سەخت و لوس بوو ڕێی پێدا ڕۆشتنی نەبوو دێ و سەیار غەریبی خستە سەر پشتی و فڕی زۆر ڕۆیشت ماندوو بوو هەرچەند سەعاتە ڕێیەکی مابوو بۆ دۆڵە ئاگرینە لە ڕەز و باخێکدا لایدا غەریبی لەسەر پشتی داگرت ڕاکشا تا کەمێک بحەسێتەوە خەوی لێکەوت و پرخەی هات غەریب کە دێوەکەی بینی خەوتووە کەوتە هەوڵدان بۆ دەست و قاچ کردنەوەی خۆی تاکو خۆی ئازاد بکا خوا یارمەتیدا دەست و پێی کردەوە ئەمجا بەردێکی گەورەی بە هەردوو دەستی بەرز کردەوە و کێشای بەسەری دێوەکەدا کوشتی کەوتە گەڕان سەرنجیدا ئەم دۆڵە لە دوورگەیەکدایە هەر میوەیەک دڵ بیخوازێتیدایە شا غەریب حەوت ساڵی ڕەبەق لەو دۆڵەدا مایەوە، خواردنی ماسی دەریا و میوەی درەختەکان بوو، لە کانی و ڕووبارەکانیش ئاوی ئەخواردەوە. ڕۆژێکیان پاڵی دا بۆ ڕیشی درێژ درێژ قژی سەری دەم و چاوی داپۆشی بوو. هێندەی زانی دوو دێو لە ئاسمان و دابەزین، سەریان لەم شتە تووکنە سوڕما. پرسیان تۆ ئادەمیزادیت یان دێو، خێو و درنجیت؟ ئەویش وتی، نەدێوم و جنۆکە ئادەمیزادم و لێم قەوماوە دوو دێوەکە هەریەکەیان ئادەمی زادێکی پێبوو وتیان بۆمان بگێڕەوە چیت بەسەر هاتووە شاغەریب سربردەی خۆی بۆ جێڕانەوە هەردووکیان زۆریان بەزەی پیاهاتەوە پێیان وت هەر لەم شوێنە چاوەڕێمان بکە بە ئەم دوو بەرخە چەورە بەرینەوە بۆ پاشامان تاکو نیوەڕۆیەکێکیان بخوا ئێوارەش ئەوی تریان دواتر دێنەوە بۆلات و ئەتبەینەوە بۆ وڵاتی خۆت غەریب زۆر سوپاسی کردن و پرسی کوا ئێوە بەرختان پێە وتیان مەبەستمان ئەم دوو ئادەمی زادەیە غەریب وتی پەنا بەخوا و حەزرەتی ئیبراهیم پەنا بۆ خویە کە بە هەموو کارێک توانایە دوای دوو ڕۆژ چاوەڕوانی دێوێکیان پەیدا بوو بەرگی بۆ هێنا بوو ڕیشی تاشی و خستیە سەر پشتی و فڕی هێندە بەرز بۆ دیار نەما غەریب گوێی لە خواپەرستی بوو لە ئاسماندا کاتێکی زانی تیرێک هات و دێوەکەی زامار کرد ناچار نزم بۆوە کە غەریب سەرنجیدا ژێری دەریایە ڕمێکی دی هات و دێوەکەی پێکا و غەریبی بەردایەوە بەڵام خۆی سوتاو بوو بە خۆڵەمێش غەریب نقوم بوو دواتر هاتەوە سەر ئاو دوو ڕۆژ لە دەریا دامایەوە بێهێز بوو دەستی لە دنیا شت ڕۆژی سێم شاخێکی بڵندی بینی پەلەقاژێکی زۆری کرد تاکو خۆی بگەێنێتە کەناری چێوەکە تاکو گەیشت ئەم جاکەوتە جیا خواردن شەو ڕۆژێک لێکەوت تاکو بحەوێتەوە ئەمجا بە شاخەدا سەرکەوت و بە لاپاڵی ئەو دیویدا شۆڕبۆوە تاکو گەشتە شارێک پڕ لە باخ و ڕەز و خۆشی و جوانی سەدان تەرس پڕ قەڵا و گومەز. شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو بێدەنگ بوو.